وە لەو بارەیەشەوە دەیڵێم کە دروستە بە ئیزنی خوای پەروەردگار بەبێ گومان و بەبێ شەک کە زەکاتی ماڵ بدرێ بە کەناڵی ئامۆژگاری چونکە فی سەبیل الله دعوەی تەوحید و دعوەی سنت بڵاو دەکاتەوە بە فەزلی خوا قڕان و سنت فێری خەڵک دەکات الحمدلله بێگومان مەصرفێکی زۆر زۆری هەیە و خی گەورەش خۆی دەزانێت نە حکوومەتە و نە حیزبە و نە جەمعیە و نە موەسەسەیە و هیچ دەستێک لەو دەستانەی لە پشت نیە بەخوا تەنها ئەهلی خەیر خەڵکی سادە و خەڵکی مسلمان و دیندار نەبێت لە وڵاتی خۆمان بەخوا کەس لە پشتی نیە بعد الله بۆ ئێبراکانم ئەوەش یەکێکە لە فی سەبیل الله کە مەصرفێکە لە مەصارفی زەکات نەک هەر قەناتی ئامۆژگاری هەر قەناتێک کە پاک بێت خزمەت بە دینی خوا بکە بە تەوحید و بە سنت بکە ئەوە دەچێتە ژێر بەشی وەفی سەبیل الله فی سەبیل الله گەورەترین جیهادە برا بە ئیزنی خوای گەورە بڵاوکردنەوەی دینی حەق تەوحید سنە ئەوەش مەصرفێکە لە مەصارفی زەکات بۆیەش ئەم قسەیەم کرد چونکە بیستومە کەسانێک نازانم چی لە دڵیاندایە چی پاڵی پێوە ناون کە بڵێن نابێت خۆی لە قەرارەتی نەفسی خۆیەوە دەزانێ دەبێت بەڵام حاجەتون پی نەفسێ وای بە زەرور زانیوە کە بڵاوی کاتەوە نابێ زەکات بۆ کەناڵی ئاسمانی نابێت بێگومان جائزە و دروستە و خێر و سەدەقەیەکی جاریەشە انشاءله کە داوای تەوحید بکرێت ئەگەر لەو کەسە خۆی بپرسی دروستە یارمەتی تۆ بدرێ بۆ دەعوا دەڵێ بەڵێ ئێ دەڵێن دەی ئەو کەناڵە وتاری دەیان کەسی وەکو تۆ نەقل دەکات و بەو میلەتەی دەگەینێ بە هەموو دنیا کە قسەکەی تۆ تەنها بۆ مزگەوتێک بێت ئەو کەناڵە قسەی تۆش و دەیان کەسی تریش ئەوەتە نەقل دەکرێت و بۆ ئەو میلەتە باز دەکرێت ئەخۆ بە بەلاش بەگاڵتە ناڕوات تەرتیباتی دەوێت خزمەتی دەوێت مەساریفی دەوێت بۆیە ئینسان کاتێک کە فتوا دەردەکات تەخوای خوا بکە بزانێت دەڵێت چی شتێک بڵێ کە خوا لی ڕازی بێت نەک شتێک بڵین کە نەفسمان لی ڕازیە نەفسمان پێی خۆش بێت